کە وەرزی بەهار دادێ دانیشتوانی بابل ماوەی دوانزە ڕۆژ ئەیکەنە جەژن لە مەراسیمی ڕۆژی سیانزێمی ئەم جەژنە بە درۆیەکی گەورەواتە پاشای درۆین کۆتایی دێ لەم دوانزە ڕۆژەدا خەڵکی بابل جوانترین جلوبەرگی خۆیان لە بەرەکەن و کچە گەنجەکان ئەڕۆنە پەرزگەی عشتار و لەوێدا بەپێی ڕێوڕسمی خۆیان پێشوازی لەو ڕێبوار و میوانانەکەن کە لە شوێنەکانی دەوروبەرەوە دێن و ژمارەشیان کەم نەبوو لە بری ئەوە لە هەر یەکێک لەو میوانانە دیارەکیان وەرەگرت و دوایی ئەم دیاریانیان کۆکردەوە بۆ ئەوەی کاتێک کە شووەکەن خاوەنی جەهیزیەی بووکێنی خۆیان بن هیچ کەسێ ئەم ڕێوڕسمەی لەلا سیر نەبوو پیاوەکان کاتێک کە ژنێکیان ئەهێنا چاوەڕوانی ئەوە نەبوون کە ئەو ژنەی کە هێناویانە کچ بێ لەم دوانزە ڕۆژەدا هەموو خەریکی ڕابواردن و خۆشگوزەرانی ئەبوون و خۆیان بۆ جەژنی ڕۆژی سیانزەیەمی بەهار ئامادە کرد بەیانی ڕۆژی سیانزەیەم لە میوانخانەکەدا دانیشت بووم و لە ناکاودا گوێم لە دەنگی هەندێ سەرباز بوو کە ڕژانە ناو میوانخانەکە و هاواریانە کرد پاشاکەمان لەکوێیە پاشاکەمان بدەنێ ئەگەر نا هەمووتان ئەکوژین. ئەم کۆمەڵە سەربازە بە تووڕەییەوە هاواریان ئەکرد و لە نهۆمەکانی میوانخانەکە بەسەر ئەکەوتن تا گەیشتنە ئەو نهۆمەی کە منی تێدا نیشتەجێ بووم و هاواریان کرد پاشامان بدەنێ پاشاکەمان مەشارنەوە. سەربازەکان لە بەردەم هۆدەکەماندا دەنگە دەنگیان کرد و کاپتا بەندەکەی من لە ترسا خۆی لە ژێر قەرەوێڵەکەیدا شارد بۆ و بە منی وت، وابزانم لە بابل شۆڕش بەرپا بووە و پاشا هەڵاتووە و لایەنگرانی بە گومانی ئەوەی لێرە بێت هاتوونەتە ئێرە دەرگام کردەوە بە سەربازەکانم وت ئایا منە ناسنیان نا من سینۆها کوڕی کەر پزیشکی میسریم و ددانی پاشای ئێوەم چاکردەوە و لەبەر خۆشحاڵی من فەرمانیدا لەم شارەدا سوپاکەی خۆپیشاندانی سەربازی بکەن و ئەگەر بتانەوێت من ئازار بدەن ئەچمە لای پاشاکەتان و شکاتان لەکەم سەربازەکان وتیان ئەگەر تۆ سینۆ هەیت ئێمە بە شوێن تۆدا ئەگەڕێن و مەبەستمان دۆزینەوەی تۆیە وتم چ ئیشێکتان بە منە وتیان بەندەکەی تۆمانەبێ دووبارە پرسیمەوە بەندەکەی منتان بۆ چییە؟ سەربازەکان وتیان ئەمڕۆ جەژنی پاشای درۆینەیە و پاشا ئەمری پێکردوین بەندەکەت ببینە لای ئەو وتم پاشا چ ئیشێکی بە بەندەکەی منە وتیان ئێمە لەم بابەتە ئاگادار نین و ئەگەر بەندەکەتمان نیشان نەدەی ڕوتە دەکەینەوە و بەبێ جلوبەرگ ئەتبینە کۆشکی پاشا و بۆ ئەوەی نیشانی بدەن کە هەڕەشەکەیان بەڕاستە بە یەک جوڵاندنەوە کراسەکەمیان لەبەردا دادڕی و ڕوتیان کردمە و دوایی بەوا قوڕمانەوە سەیریان کردم چونکە تا ئەو کاتە پیاوێکی خەتەنەکراویان نەبینی بوو یەکێک لە سەربازەکان وتی پەنا بە مەردووک ئەم پیاوە بۆ وایە یەکێکی تروتی ئایا هەموو پیاوەکانی میسر ئەو هاان وتم بەڵێ لە میسر پیاوەکان لە کاتی مناڵیدا خەتە ناکرێن یەکێک لەوان وتیان بابەتە بۆ ئێمە گرنگ نییە یەکێکی تر هاواری کرد ئێمە ئەو کەسەمان لێ دەوێ کە ئەبێ بمان دەیتێ ئەگەر نا وتم بە کورتی پێم بڵێن چیەکەن وتیان یان بەندەکەتمان بدەیە یان بە ڕووتی بەناو شەقامەکانی بابلدا ئەت سوڕێنینەوە و ئەتبینە کۆشکی پاشایەتی وتم من لە لای پاشاش کاتان لەکەم و پێڵێم بە سەختی دارکاریتان بکە سربازەکان وتیان پاشا خۆی بە ئێمەی وتووە ئەگەر بەندەکەی نەدا پێتان بە ڕووتی بەرە و کۆشکت ببن کاپتا کە لە ژێر قەرەوێڵەکەەوە لە ترساندا ئەلەرزی لەوێ هاتە دەرەوەوتی گەورەکەی من بە ڕووتی بەرەو کۆشک مەبەن چونکە ڕێزی ئەم پزیشکە ناودارە نامێنێت و من ئامادەم لەگەڵ ئێوەدا بۆ هەر جێگەیەک کە بتانەوێ بێم سەربازەکان کاتێک کە کاپتیان بینی لە خۆشیان هاواریان کردووتیان بژی مردووک پاشاکەمان دۆزیەوە ئێمە پاشاکەمان دیەوە و ئێستا بەرەو کۆشکێ بین کاپتا بەسەر سوورمانەوە ئەی ڕوانیە سەربازەکان و ئەوان کاتێک سەرسوڕمانەکەی ئەویان بینی بە شادیەوە هاواریانە کرد تۆ پاشای چوار وڵاتی تۆ شەهریار خاوەن شکۆ پاشای هەمووانی و ئێمە هەر بە دەم و چاوت ئەدناسینەوە هەندێ لە سربازەکان لە بەردەم کاپتادا سەریان دانەواند و هەندێکی تریان لە دواوە تیان هەڵەدا بۆ ئەوەی وای لێ بکەن زووتر بکەوێتە ڕێ کاپتاوتی گەورم من لەو باوەڕەدام لە وڵاتێکدا ئەژیم کە هەموو خەڵکەکەی شێتن و من ئێستا نازانم لەسەر پێی خۆمە ڕۆم یان لەسەر سەر و لەوەیە لە خەودابم و ئەوەی ئەیبینم دیمەنێکی خەو بێت ئەگەر لەم وڵاتەدا سەرەوژێر هەڵیان واسیم تۆمەهێڵە ئاژەڵەکان لاشەکەم بخۆن و تەرمەکەم مۆمیایی بکە و لە میسردا بمنێژە. یەکێ لە سەربازەکان بە پێکەنینەوە وتی لێرەدا گیانەوەر لاشە ناخوا چونکە ئێمە تەرمەکان فرێەدەینە ڕووبارەوە و ئاو بەرەو دەریای ئەبا کاپتا وتی گەورە مەهێڵە لاشەکەم فرێدەنە ناو ئاوی ڕووبارەوە چونکە ئەگەر وام لێ بکەن ناتوانم لە دنیای تردا زیندوو بمێنمەوە سەربازەکان کە پێکەنین وتیان ئێمە ئەمڕۆ توانیومانە پاشایەکی باش بدۆزینەوە چونکە لە کاتی قسەکردندا زمانی ناگرێ کاپتا کە نەیەویست لە میوانخانەکە بچێتە دەرەوە ئەوان بە شەق و قۆناغی نەیزەکانیان بەڕێیان خست دوای ئەوەی کاپتایان بە زۆر برد من بە پەلە جلم لەبەر کرد و لە دوای ئەو گەشتمە کۆشکی پاشا و لەبەر ئەوەی ئەیانزانی لە لای پاشا ڕێزم هەیە کەس پێشی لێ نەگرتم. کاتێک کە چوومە کۆشکەوە کۆمەڵێکی زۆرم بینی لە کۆشکی پاشایەتی کۆ ببوونەوە و هەموو هاواریان نەکرد و سربازەکان بە خۆشیەوە نەیزەکانیان بەرزەکردەوە من دڵنیا بووم کە لە بابلدا شۆڕش بەرپا بوو و ئەگەر لە هەرێمەکانی ترەوە سەرباز نهێنن لەوانەیە بورا بوریاشی پاشای بابل لەسەر تەخت لاببن چونکە لە هات و هاوارەکانی ئەو کۆمەڵە وا دەرەکەوت کە لە دژی بورا بوریاش دروشمەکانیان دەرەبڕن بەبێ ئەوەی کەس پێشم لێ بگرێ چوومە ئەو تەلاری کامزانی پاشا لەوێ و بینیم کاهینی گەورەی پەرستگەی مەردووک و هەندێ لە کاهینەکانی تر کاتێ کاپتا هاتە تەلارەکەوە لە ناکاودا کاهینی گەورەی پەرزگە لە کاتێکدا کە بە پەنجە ئیشارەتی بۆ پاشای بابلە کردوتی ئەم کوڕەی کە هێشتا مووی لێ نەهاتووە لێرە بیبەنە دەرەوە ئێمە ئامادەنین ئەو بە پاشای خۆمان بزانین ئەوانی تریش بۆ پاڵپشتی قسەکەی وتیان ئەم کوڕە بکەنە دەرەوە ئێمە ئامادەنین لەمە زیاتر مناڵێک فەرمان ڕەوایمان کە بیبەنە دەرەوە کاهینی گەورە ئیشارەتی بۆ کاپتا کرد وتی ئێستا ئێمە توانیومانە پاشایەکی پێگەشت و ژیر بدۆزینەوە و بە پاشای خۆمان هەڵی ئەبژێرین بۆ ئەوەی بە ژیری و دووربینیەوە فەرمان ڕەواییمان بەسەردا بکە هەرکەم قسێ لە دەمی کاهینی گەورە و هاتە دەرێ ئەوانەی لەوێ بوون هێرشیان بردە سەر پاشای لا و بە پێکەنین و گاڵتە و گەفەوە نیشانەکانی پاشایەتیان لەسەر و سینەی کردەوە و کراسەکەیان لەبەری داکەند و بازوو و قاچەکانیان دەست لێدا و ئەیانوت سیرکەن ئەم کوڕە گەنجە چەند لاوازوو لە ڕەو هێشتا بۆنی شیر لە دەمی دێ قاچەکانیشی ئەوەندە ناسکن کە ئەگەر چەند هەنگاوێک بنێت لە ناوەڕاستەوە ئەبێتە دوو کرد لەبەر ئەوە ئەم کوڕە ناتوانێت ببێتە پاشا و ئێمە ئەم پیاوە ئیشاران بۆ بەندەکەمە کرد لە جیاتی ئەو ئەخەینە سەر تەخت بورا بوریاش کاتێک کە نیشانەکانی پاشایەتیان لێکردەوە هیچ بەرگری نەکرد و بینیم لەگەڵ شێرەکەی خۆی کە کلکی خست بووە نێوان قاچەکانی چووە سوچێکی ژوورەکەوە لەو کاتەدا کە کراسی پاشایەتیان لەبەر بەندەکەمە کرد و نیشانەکانی پاشایەتیان بە سەرسنگی داکرد نەمەزانی لەسەر قاچەکانم ئەڕۆم یان لەسەر سەر کاپتیان لەسەر و تەختی کە پێشتر پاشای بابلی لێبوو دانیشاند و لە بەردەمیدا سوزدایان برد و زەوییان ماچ کرد تەنانەت خودی بورا بوریاش کە ڕووت بوو لە بەردەم کاپتادا سوزدەی بردووتی ئەو ئەبێ ببێتە پاشای ئێمە چونکە لەو عاقلتر و دادپەروەرتر لەم وڵاتەدا نییە کاپتا ئەوەندە حەپەسا بوو کە نێتوانی قسە بکات و سەیرم کرد قژی سەری لە ژێر تاجی پاشایەتی کە لە سەرسەری دایان نابوو ڕق ببوو کاتێک کە ئەو کەسانەی لە هۆدەکەدا بوون ملکەچی خۆیان دەرەبڕی کاپتا هاواری کردووتی وسکت بن هەموو بێدەنگ بوون و ئەو وتی من وا تێگەم کە جادوگەرێک جادووی لێکردوم و هەندێشە دەبینم کە لە ڕاستی داوانە چونکە بە بڕوای من هەرگیز ناگونجێ پیاوێکی وەک من کە لەم وڵاتەدا بیانیم ببم بە پاشا ئامادەبووان ناڕزاییان دەربڕی و بەگاڵتە و پێکەنینەوتیان وانە تۆ پاشای ئێمەیت و کەس جادووی لە تۆ نەکردووە و ئێمە بەو پەڕی خۆشحاڵی و ڕەزامەندیەوە تۆمان کردوتە پاشای خۆمان کاپتا وتی من ئەگەرچی حەزناکەم ببمە پاشاتان بەڵام ناتوانم بە پێچەوانەی ویستی ئێوە ڕفتار بکەم چونکە ئێوە ژمارەتان زۆرە بەڵام پرسیارێکتان لەکەم و داواکارم وەڵامێکی ڕاستم بدەنەوە ئایا من پاشای ئێوەم یاننا هەموو بە یەک دەنگ هاواریان کرد بەڵێ تۆ پاشای ئێمەیت و دیسانەوە لە بەردەمی سوزدان برد یەکێک لە ئامادەبووان کەوڵی شێرێکی لەبەر کرد و لەبەردەم تەختی کاپتا دانیشت و نەڕاندی کاپتا جارێکی تر هاواری کرد وسکت بن و هەموو بێدەنگ بوون بەندەکەم وتی ئەگەر من پاشای ئێوەم ئەبێ جۆرالی فەرمانەکانم بن هەموو هاواریان کرد هەرچی تۆ بڵێ ئەیکەین کاپتاوتی لەبەر ئەوەی بوومەتە پاشای ئێوە ئەمڕۆ ئەکەینە جەژن و بڵێن با بەندەکان بێن هەندێ لە بەندەکان کە لەوێ بوون لە کاپتان نزیک بوونەوە و پێیانی وت زوو شەراب و خواردن بهێنن کە بیخۆم و بە شەرابەکە خۆم شادمان بکەم و خەڵکیش وەک من سکیان تێر و سەریان گەرم بکەن بەندەکان وتیان خواردن و شەراب لە هۆدەکەی تردا ئامادەکراوە و هەڵیان گرت و بەهرا و هوریا و شادی و پێکەنینەوە بردیانە تەلارێکی ترەوە و منیش لەگەڵیان ڕۆشتم و بینیم لەو تەلارەدا هەموو جۆرە خواردن و خواردنەوەیەکیان داناوە و هەر کەسێ بە کەیفی خۆی لەو خواردن و شەرابانەی هەڵەبژارد و خەریکی خواردن و خواردنەوەیە بوو بورابوریاش پاشای پێشوی بابل وەک بەندەکان پشتێنێکی لە پشتیەوە ئاڵاندبوو لە ناوەڕاستی خەڵکەکەدا بەم لاو ئەولادا ڕایە کرد و شەرابی بە خەڵکی داکرد و شلە مەنیە خستەکانی خواردنەکەی بە کراسی ئامادەبووان داکرد و وای لێکردن جنێو بدەن لە حەوشەی کۆشکدا حەوزەکانیان پڕکردبوو لە ئاوی جۆ و شەراب و هەموو کەسێ ئەیتوانی بە پەیمانەکانی کەنار حەوزەکە بیرە یان شەراب بنۆشێتەوە و بە خورما و ماست و جۆرە چوریەک کە لە شیر دروستیانە کرد زۆر بەتان بوو سکی خۆیان تێر بکەن. کاتێک کە خەڵکی تێربوون و سەرەکان لە بیرە و شەراب گەرم داهاتن هەراهوریایەکی ئەوەندە شادی بەخش لە حوشەکەدا دروست بوو کە من تاکو و ئەو ڕۆژە هاوتای ئەو ئاهەنگەم نەدیت بوو جیاوازی لە نێوان چین و توێژ و پلەدارەکاندا نەمابوو هەموو کەسێ لەگەڵ ئەوانی تردا گاڵتە و گەفیە کرد و ئەوانەی هەتا دوێنێ بەرامبەر بورا بوریاش سوزدانەبت لەو کاتەدا ئێسکی گۆشتەکانیان تێئەگرت و ئەویش ئێسکەکانی بەرەو ئەو کەسانی بۆیان ئەهاویشت هەڵەدایەوە لە ناوەڕاستی ئەو قەرەباڵغیەدا خۆم گەیان دەکاپ تا وتم کاپتا ئێستا هەمویان سەرخۆشن و کەس ئاگای لە تۆ نەماوە هەڵسە با بەبێ ئەوەی کەس بزانێ لێرە بڕۆین چونکەوا هەز دەکەم کە ئاکامی ئەم کارە باش نین. کاپتا کە خەریکی خواردنی پارچە گۆشتێکی سوورەوکراوی گوێ درێژ بووتی ئەوەی تۆ ئەیڵێ لە گوێزکەی مندا وەک جیزەجیزی مێژوایە و بە قسەت ناکەم و دەست لەم بەختەوەری هەڵناگرم و لێرە ناڕۆم مەگەر نابینی ئەم خەڵکە بە چ سۆز و خۆشەویستیەکەوە منیان بە پاشای خۆیان هەڵبژاردووە ئایا منەتوانم لە بەرامبەر ئەم هەست و خۆشەویستی ئەوان بەرامبەر بە من دەریە بڕن بێسفەتیان لەگەڵدا بکەم و بەجێیان بهێڵم و بڕۆم هەروەها تۆ لەمە بەدوا نابێ بە ناوی کاپتا بانگم کەی چونکە من پاشای چوار وڵاتم و تۆ هەر جارێک کاتەوە قسە لەگەڵ مندا بکەی ئەبێ بڵێ ئەی پاشای چوار وڵات و وەک خەڵکی تر لە بەردەممدا سوزدە ببەی وتم کاپ تا ئەم پاشایەتی تۆ جگە لە گاڵتە و گەف و درۆیەکی گەورە هیچی تر نییە چونکە هەرگیز ناگونجێ ئەم میلەتە تۆ بکەنە پاشای خۆیان کە بەندەیەکی بیانیت و ئەترسم دەرەنجامی ئەم گاڵتەیە بۆ ئێمە ترسناک بێت و تاکات ماوە هەڵسە با خۆمان لە جێگایەکدا بشارینەوە یان لێرە بڕۆین و ئەگەر هەڵسی و لەگەڵمدا بیت لە بێ ڕێزی کردنەکەت خۆشە بم و بە گۆچانەکەم دارکاریت ناکەم کاپتا چوریەکەی دەمی خاوێن کردەوە بە کەرتە ئێسکێکی گوێ درێژ کە بە دەستیەوە بوو هەڕەشەی لێکردن و بانگی کرد ئەمی سرێ پۆخڵە لێرە دوور بخەنەوە ئەگەر نا ناچارە بم بەدار ئێسکەکانی تێک بشکێنم هەر ئەوەندە کاپتا ئەم قسەی کرد پیاوەکەی چوو بووە پێستی شێرەوە پەلاماری دام و منی بە زەویدادا و بە چڕنۆکی دەستی لەشمی ڕوشاند و خەریک بوو هەموو جەستەم بریندار بکە بەڵام خۆشببختانە نەفیرەکان کەوتنە لێدان و ڕایانگەیان پاشای نوێ بڕوا بۆ داد پەروەری کردن و شێرەکە وازی لێهێنام دادگای بابل نزیک کۆشکی پاشایەتی بوو کاتێک کاپتان بردە ئەوێ کە دادوەری بکە ویستی خۆی لێ بدزێتەوە و وتی من باوەڕم بەدادپەروەریکردنی دادوەرانی بابل هەیە وا باشترە کە ئەوان وەک ڕابردوو خۆیان خەریکی دادوەری بن بەڵام خەڵکی بەم قسەیە ڕازی نەبوون وتیان ئێمە داواکاری جێبەجێکردنی دادگەری پاشای نوێی خۆمانین بۆی بزانین ئایا عقلی هەیە و ئەتوانێ بە پێی بنچینەکانی وژدان بڕیار بدایان نا کاپتان ناچار بوو مل بدات و خەڵکی ئەویان لەسەر کورسی گەورەی دادوەری بابل دانیشاند و قامچی و کەلەپچەیان لە بەردەمی دانا کە نیشانەی جێبەجێکردنی دادپەروەریە یەکەم کەسێک کە سکاڵای هێنا پیاوێک بوو کە کراسێکی دراوی لەبەردا بوو سەیرم کرد قژی سپی بوو دوایی بۆم دەرکەوت سپیایەتی قژی هی ئێوە بووە کە خۆڵەمێشی بەسەر خۆی داکرد بوو کراسەکەی بە قەستی دڕاندبوو بۆ ئەوی بتوانێ بەسەر وەزعێکی شڵەژاوە لە بەردەم پاشا ئامادە بێ چونکە لە بابلدا ئەو کەسانی خۆیان بەستەم لێکراوەزانن هەوڵەدەن بە ڕواڵەت خۆیان داما و نیشان بدەن بۆ ئەوەی سەرنجی پاشا ڕابکێشن و بەزەیی پیان بێتەوە پیاوەکە لە بەردەم بەندەکەی مندا کەوتە سەر خاک و زەوی ماچ کرد وتی ئەی خواوەندی چوار وڵات ئەمڕۆ کەس وەک تۆ دادپەروەر و عاقڵ نییە بۆیە من هاتوومەتە لای جەنابت کە داوای جێبەجێکردنی دادت لێ بکەم من ژنێکم هەیە کە چوار ساڵە هاوسەرمە و لەم ماوەیەدا دووگیان نەبووە و بەم زووانە سکی پڕ بوو و لەگەڵ ئەوشدا کە هەندێک کەس پێیان ئەوتم پیاوێکی تر هات و چۆی ژنەکەتەکە من باوەڕم بە قسەکان نەکرد هەتا دوێنێ ژنەکەم لەگەڵ سربازێکدا لە ماڵەوە گرت بەڵام من نەمتوانی سربازەکە بگرم چونکە ئەو لە من بەهێزتر بوو هەر ئەوەندە چوو مەژوورەوە ئەو هەڵات و ئێستا جەرگە ڕەشەکەی من پڕ لە خەم و دوو دڵی و نازانم ئەو مناڵی لەسکی ژنەکەدا هی منیان هی سربازەکەی و داوا لە تۆکەم کە ئەم مشکیلەیەم بۆ چارەسەر بکەیت و لە دوودڵی ڕزگارم بکەی بۆ ئەوی بزانم چ ئەرکێکم بەرامبەر بەو مناڵە هەیە. کاپتا بە نیگەرانییەکەوە سەیری دەوروبەری خۆی کرد، چونکە نەیەزانی چ وەڵامێ بداتەوە کە لە دادپەروەرییەوە نزیک بێت و لەناکاودا بانگی بەندەکانی کرد و وتی، دار بگرنە دەست تۆم کابرایە دارکاری بکەن. بەندەکان بەدار کەوتنە سەر پیاوەکە و دوای ئەوەی لێیاندا پیاوەکە ڕووی کردە جەماوەرەکە وتی ئایا بڕیاری پاشا لەم بارەیە و ڕاستە و من کە بۆ سکاڵا هاتوومەتە دادگا ئەبێ دارکاری بکرێم خەڵکی دوای بیستنیەم قسێ داوای ڕوونکردنەوەیان لە کاپتا کرد و پرسیان خواوەندی چوار وڵات بۆچی فەرمانتدا ئەم پیاوە بکوتن کاپتا وتی پیاوێک کاوەندە گەوج بێ شایەنی دارکاریە ئایا ئەقڵ ئەیگرێ پیاوێک زەویەکی لەباری هەبێ بەڵام کشت و کاڵی تێدا نەکات و نەیچێنێ و بەرەڵای بکات و دوایی کاتێ خەڵکی لە ڕووی چاکەکاری و بەزەییەوە کێڵگەکەی ئەکێڵن و تۆوی لێچێنن ئەو شکات بکا کە بۆچی خەڵکانی تر لە کێڵگەکەیدا کشت و کاڵەکەن و کێڵگەکە تاوانبار بکە کە بۆچی داوای لە خەڵک کردووە تۆوی تیا بچێنن بە دڵنیایەوە کەنا کەواتە ژنەکە مافی خۆیەتی پەیوەندی لەگەڵ پیاوێکی تردا هەبووە چونکە ئەم پیاوە نەیتوانیوە داواکاری ژنەکە جێبەجێ بکات و زەویەکەی بە بەیار جێهێشتووە. خەڵکی دوای بیستنیەم قسەیە بە دەنگی بەرز کەوتنە دەستخۆشی لێکردن و ستایشی عقل و عەدالەتەکەیان کرد دوای پیرەمێردێک لە کاپتا نزیک بۆ وتی ئەی خواوەندی چوار وڵات من لە بەردەم تۆ و ئەم ئەستونە کە یاساکانی بابلی لەسەر نووسراوە داواکارم دادپەروەری جێبەجێ بکرێت و سکاڵاکەم ئەوەیە کە من لە کەناری کۆڵانێکدا خانوویەکم دروست کرد بەڵام ئەو ئەندازیارەی خانووەکەمی بە قۆنترا دروست کرد فێڵی لێکردم و کەلوپەلی خراپی لە بیناسازیەکەدا بەکارهێنا و گوێی نەدایە پتەوی خانووەکە و لە ناکاودا بیناکە ڕما و ڕێبوارێکی کوشت و ئێستا کە سوکاری ئەو ڕێبوارە داوای خوێنەکەیم لەکەنەوە و من تاوانم نییە کەواتە چارم چیە و چی بە کەس و کاری قوربانیەکە بڵێم کاپتا بیرێکی کردەوە و دوایی وتی ئەم بابەتەی تۆ ئەیڵێی پرسیارێکی ئاڵۆزە و دوایی لە دادوەرەکانی بابلی پرسی یاسا لەم بارەیەوە چێڵێ دادوەرەکان ئەو ستونەی کە قانونی وڵاتی لەسەر نووسرابوو نیشانی کاپتان داوتیان ئەگەر خانوەکە بەهۆی کەمتەرخەمی یان فێڵی قۆنتەراتچیەوە بڕوخێ و خاوەن خانوەکە بکوژرێ ئەبێ ئەندازیارە قۆنتەراتچیەکە بکوژرێتەوە ئەگەر خانووکە دوای ڕوخانی کوڕی خاوەن خانووکەی کوشت کوڕی ئەندازیارەکە بە تاوانی کوشتنی کوڕی خاوەن خانووکە کوژرێ یاسا لەبارەی کوشتنی خەڵکی ترەوە شتێکی تر باز ناکە بەڵام ئێمە وای لێگەدەینەوە کە هەر جۆرە زیانێک بەهۆی ڕوخانی خان و بەسەر خەڵکی تردا ڕووبدا ئەبێ قۆنتەراتچیەکە ببژێرێت و ئەگەر قۆنتەراتچیەکە نەیەوێت ئەو زیانە ببژێرێت ئەبێت بە ئەندازەی هەمان زەرەر زیانی لێ بدرێ کاپتا وتی من نەمەزانی لەم وڵاتەدا ئەندازیارە قۆنتەراتچیەکان ئەوەندە فێڵبازن و دزی لە کەلوپەلی بیناسازیەکەکەن یان لە دروستکردنی خانووەکە بە شێوەیەک کەم تەرخەمیەکەن کە خانووەکە خۆی ناگرێتوە ڕوخێ من لەمە بەدوا بە وریایەوە ئاگادارە بم کە گرفتاری ئەم جۆرە قۆنتەراتچیە فێڵبازانە نەبم بەڵام سەبارەت بە شکاتەکەی ئەم پیا و داواکردنی خوێن لەلایەن کەس و کاری قوربانیەکە ڕای من ئەوەیە کە کەس و کاری ڕێبوارە کوژراوەکە ئەبێت بڕۆنە بەردەم ماڵی ئەندازیارە قۆنتەراتچیەکە و یەکەم کەسێک کە بەوێدا تێپەڕێت بیگرن و بیکوژن بۆ ئەوەی بە پێ یاسا کار کرابێ بەڵام ئەگەر کەس و کاری ئەو ڕێبوارە وەک کەس و کاری ڕێبواری یەکەم داوای بژاردنی خوێنیان کرد ئەوانەی رێبواری دۆمیان لە بەردەم خانوی ئەندازیارەکە کوشتەوە ئەبێ حەقی خوێنەکەی ببژێرن بیرۆکەی من لەمەڕ تاوانبارە ڕاستەقینەکەوەیە کە لەم ڕووداوەدا هیچ کەسێ بە ئەندازەی ئەو ڕێبوارەی بەتەک خانووە سست بنیادەکەدا تێپەڕێت تاوانبار نییە چونکە هیچ پیاوێکی ژیر بە بەردەم خانوویەکدا تێناپەڕێ کە مەترسی ڕوخانی لێ بکرێ. لە دوای ئەو تاوانباری دووەم ئەم پیاوەیە کە هاتۆتە ئێرە و ئەڵێت خانووکە میێران بووە ئەم پیاوە لەو ڕۆ تاوانبارە کە لەگەڵەوەشدا کە خەڵکی بابلە و هەموو ژیانی لێرەدا بەسەر بردووە و ئێستا لە تەمەنی پیریدایە نازانێت کە نابێت لە بابلدا دروستکردنی خان و بە ئەندازیارێکی قۆنتراچی بسپێرێت چونکە ئەبواە لە مانگ یەکەمدا چاوەڕوانی ڕوخانی خانووکەی بواە یان هەر نەبێ دوای ئەوەی دروستکردنی خانووکەی بە قۆنتراچ یەکسپارت خۆی چاودێری کارەکەی بکردایە بۆ ئەوەی نەتوانێ هەوڵی هەڵخەڵەتاندنی بدا. لەبەرەوەی هەوڵیشی نەداوە ئەندازیارەکە بخاتە ژێر چاودێری خۆیەوە و بە دیارەوە بێ ئەو حەقی خۆی بووە هەڵی بخەڵەتێنێ و خانووکەی وا دروست بکە کە بڕوخێ چونکە هەتا ئەوان ئەم نەفامانە هەڵنەخەڵەتێن و زیانیان لێنەدەن عاقڵ نابن. خەڵکی جارێکی تر دادپەروەری کابتایان ستایش کردووە و پیاوەی سکاڵای هێنابوو بە داماویەوە دوورکەوتەوە. خۆشەویستان لاڵقەی داهاتوودا درێژەی ڕوودا و بەسەراتەکانتان پێشکەشەکەین. تا ئەو کاتە ڕێزو سلاوی سورە ناتەق جێبەجێکار پێشڕامە پێشکەشکار پەسەند بفەرمونون هاوڕێمان بن.